لە هیشامی کوڕی عەبدولمەلیکی کوڕی مەروان ئەگێڕنەوە کە جارێکیان لە کاتی ڕاوکردنیدا شوێن ئاسکێک کەوتبوو، چاوی بە لاوێکی عەرەبی دەشتەکی کەوت کە مەڕی ئەلەوەڕان، هاواری بۆ کرد، بچکۆل فریای ئەو ئاسکە بکەوە من نایگەمێ. مناڵەکە سەری بڵند کرد وتی، ئەی نەزان، منت خستە ڕیزی مناڵان؟ بە ڕقەوە قسەت کرد، قسەکانت زۆردارانەیە، کردەوەشت کەرانەیە. هیشام پێی وت، بەڵام لێت دایت، نامناسی؟ هیشام وتی بیبڕنەوە ئەم مناڵە بپارێزن ئەوانیش گرتیان کە مناڵەکە ئەم هەموو کەڵە پیاوانەی بە دەوری هیشامەوە بینی سەری بە سەرسنگی دا شۆڕ کردەوە و وردە وردە بەرەو هیشام چوو کە سەیری بەر پێی خۆیە کرد بێدەنگ بوو هەندێ لە خزمەتکاران پرسیان سەگی عەرەب ئەوە بۆ سڵاوت لە میری موسڵمانان نەکردووە مناڵەکەش لای کردەوە بەلای خزمەتکارەکاندا وتی کۆپانیکەران دوورو درێژی ڕێگا و عراقکردنەوە ماندووبوون بیری بردمەوە هیشام زۆر توڕەبووتی ئەوە ئێستا لە ڕۆژی کۆتایی ژیان تای بێ ئومێد و تەمەنت کۆتا بوو مناڵەکەوتی هیشام گەڕ ڕۆژم تەواو نەبوو بێ هەرگیز تۆ ناتانی کۆتایی بە ژیانم بێنی پیاوێکی هشاموتی وات لێ هاتووە دەمە دەمێ لەگەڵ میری مسلمانان کەی مناڵەکەش لە وەڵام داوتی بەخوا و ڕووگێژی هێڕە پیاو ئەم ئاتت نەبیستووە یومە تەتی کل لە نەفس تەجا دەلعەن نەفسیها ئیتر هیشام هێندەی دی تووڕە بووتی ئادەی عەلی کوژەر سەری ئە مناڵە لە لەشی جیا بکەرەوە زۆری وت کوژەر مناڵی بردە سەر بەردێک کە لە بەردەمیدا جۆگەلەیەک بوو ئەم جاوتی ئەی میری مسلمانان بە فەرمانی ئێوە کە خوێنی بەملی ئێوەیە سەری بپەڕێنم خەلیفەوتی بەڵێ دووەم جار وتیەوە دیسان ڕێی پێدرا سێم جاریش بە هەمان شێوە ئیدی مناڵە دەشتەکەکە زانی گەر سێم جار بووەوە ئەوە لە ملیە درێ دەستی کردە پێکەنین هیشام هێندەی دی تووڕە بوو وتی کوڕە زانم تەواو نیت نابینیت خەریکە کوژرەی بەخۆت پێکەنی مناڵەکە وتی ئەی میری مسلمانان گەر ژیانم ما بێ بەدەستی تۆ ژیانم کۆتا نابێ دەگوێ لەم شعرە بگرە خۆ کوشتنی منت لە دەست دەرناچێ خەلیفەی شام دایە قاقای پێکەنین وتی بەو خوایە لە خوار داوای خەلافەتەوە داوای هەر شتێکی ترت بکردایە هەر ئێستا بۆم جێبەجێ کردی ئادەی پڕ ئەو دەمە زیرەک و جوانەی زێڕ بکەن و خەڵاتیشی بکەن خەڵاتێکی باشیاندایە و بەڕێیان کرد کە خلافەت لەوە چووە دەست مەمون کە برازای هارونە ڕەشید بوو ئەم بەیعەتی پێ نەکرد و چوو بۆ وڵاتی ڕێی خەلیفاتی خۆی ڕاگەیان بەم شێوەی ساڵێک و یان زەمام و دوانزە ڕۆژی بەسەر برد کە مەمونی برای هەر چاوەڕی ئەو بوو بگەڕێتەوە ژێڕکێفی حکومڕانی خۆی کە دەستی لەوەشت ناچار خۆی سوار بوو بەرەو وڵاتی ڕەی. کە برایم بەمەی زانی بە پەلە گەڕایەوە شاری بەغدا و خۆی شاردەوە، بۆیە مەئموون فەرمانی دەرکرد کە هەر کەسێ برایم بگرێت و بیداتە دەست مەئموون سەد هەزار دینار خەڵاتی ئەدرێتێ. برایم وتی، کە بەمەم زانی زۆر لە خۆم ترسام، سەراسیمە بووم. نیوەڕۆ خۆم وا گۆڕی کە نەمناسنەوە و چوومە دەرەوە، نەشمەزانی ڕوو بکەمە کوێ. خۆم کرد بە کۆڵانێکدا دەرناچوو لە دڵی خۆم داوتم ئیننا لله و ئیننا ئیلەیه ڕاجعون بە خۆمت گەر بە شوێنی خۆمدا بگەڕێمەوە ئەوە گومانم لەکەن لەو سەری کۆڵان کۆیلەیەکی ڕەشپێستم بینی لەبەر دەرگای خۆیان وەستا بوو لی چوومە پێشە و پرسییم ئاخۆ شوێنەکەم دەزەکەوێ ماوەی ساعتێک تێیدا بحەوێمەوە ئەوژوتی بەڵێ و دەرگای کردەوە منیش چوومە ژوورەوە ماڵێکی خاوێن بوو جێ ڕاخرابوو سەرین دانرابوو کە خۆی گەڕایەوە دەرگای لەسەر داخستم منیش بەخۆم وت دیارە چوو خەبەرم لێبدا ئیدی وەکو ئاوی سەر ئاگرم لێ هاات هەر بیرم لە خۆمە کردەوە من لەم بیرکردنەوەی دابووم هێندەم زانی خۆی کرد بە ژووردا و حەماڵێکی بەدواوە بوو کە پێویستی ماڵی پێڵگرتبوو، هەر لە نان و گۆشت و چەند قاب لەمە پێداویستیەکانی خواردن دروستکردن و گۆزەیەک لە حەماڵەکەی داگرتووەم جا بە منی وت قوربانت بم من پیاوێکی خوێنگرم تۆ قێزت لە من دێتەوە ئەوە ئەم پێداویستیانم بۆ هێناوی کە نوێن حەزت لە چی بوو بۆ خۆتی ئامادە بکە برایم وتی برسیم بوو منیش قابلەمەیەکم خواردن بۆ خۆم ئامادە کرد کە بیرم نایەت خواردنی ئاوا خۆش و بەتامم خواردەبێ ئەمجا هات و پێی وتم ڕۆحم بە قوربانت بێ دوای تێرخواردن شەراب خۆشە و خەمڕەوێنە منی ژوتم بۆم بێنە ڕقم لێ نابێتەوە ئەمجا پەرداخ و سوراحێکی بۆ هێنام کە هێشتا بەکار نەهات بوو وتی بە ئارزوی خۆت خۆرەوە میوە و گوڵی بۆ هێناموتی ڕێمەدەیت لە سوچێکەوە بە تەنیا و بەخۆشی تۆ بخۆمەوە وتم فەرموو دەستمان بە خواردنەوە کرد و هەستم کرد سەرمان گەرم بووە پەچە بەسەر هەستا و چۆ گەنجینەکە و ڕوودێکی دەرهێناوتی گەورم هەرچەند بۆم نییە داوای گۆرانی لێ بکەم بەڵام چاوەڕێی دڵ نەرمید لەکەم گەرەتوانی دڵی بەندە دڕابگری منی ژوتم پێم وایە من ناناسی چۆنە زانی من گۆرانیڵێم ئەویش وتی پەنا بەخوا کە لە تۆ ناسراوتر و بەناوبانگترە تۆ خەلیفە برایمی کوڕی مەهدیت دوێنێ خەلیفە مامون سە هزار دیناری خەڵات داناو بۆ ئەو کەسەی تۆی بداتە دەست تۆش ئێستا لای منیت و بێخەم بە برای وتی کە ئەمەی وت هێندەی تر لەلام مەزن بوو بە قسەم کرد و عودەکەم بەدەستەوە گرت و کوڕەکە من بیرکەوتەوە ئەم شعرم بە گۆرانی وت سا بەڵکو ئێمەش وەک یوسفی بن خوا ڕێزمان بگرێ و پایەمان بڵن بە خێزانەکەم شاد و شکر بم هەر خۆی توانایە و بیر و ڕای پەسەن ئەم جا پەچە دارەکە وتی گەورم ڕێمەدەیت منیش گۆرانی بڵێم هەرچەند بەهێندەی بەڕێستان شارەزانیم منیش پێم وت ئەم قسێت لە بەدڕەوشتی خۆت بوو فەرموو ئەم جاعودەکەی وەرگرت و ئەم گۆرانی وت شەومان بەسەر برد بە بۆڵە و پرتە ئەوانیش ئەڵێن شەوگارمان کورتە کە ئەوان چاویان زوو خەواڵ و بوو ئێمەش ئێشکچی و ڕۆحمان نەسرەوتە کە شەو کۆتا بوو ئەوان ئارامن ئێمە ژیانمان پڕی گرفتە وەک ئێمە بەخەم ئەگەر ملەدەن لە جێگەی خەودا دیارە تلەدەن برایم وتی پێم وت بەڕاستی گۆرانی و دەنگت ئەمەندە چاک بوو دڵم لە خەفەت بە جارێ پاک بوو سەروم بڕیە فەرموو دیسان دەستی پێ کردەوە گەر ناموست پاک وەک هی پیاوانە هەرچی لەبەرکەیت دیارە لێت جوانە ویستمان بە درۆیان زووە خەینەوە قسەی خۆشمان لە بەردڵانە کە ئەم گۆرانیم لێبیست سرم سوڕما هێندە دڵخۆش بووم کەوتمە سەما کە دەموچاوم شت شتگەلێک هاتەوە بە بیرما لەبارەی ڕەوشتی جوانی ئەم خوێنگرەوە. هەڵم ساند و کیسەکەم کە چەند دینارێکی تیابوو پێم بەخشی وتم ئەمەوێت ماڵ ئاواییت لێ بکەم ئەو بڕە پارەی لە کیسەکەدایە بۆ خۆت خەرج بکە ئیدی متمانەی زیاترم پێتە چونکە توانیت لە دڵەڕاوکێ ڕزگارم کەی. برایم وتی کیسەکەی دایەوە پێم وتی گەورەم. کوڕە کەچەڵەکانمان لای ئێوە بێڕێزن ویژدانیشم ڕێم نادا پارەی ئەم نزیکەم لێتانە وەربگرم ئەمە میوانداری تانایکەم جارێکی دی پارەکەم بۆ هەڵبدەیتەوە خۆمەکوژم برایم وتی تورەکە پارەکەم کە خستەوە بندەستم زۆر قورسیش بوو لێمدا و ڕۆشتم کە گەشتمە بەر دەواازەی دەرەوە پێیوتم گەورم ئێرە شوێنێکی چەپەکە بۆ خوشاردنەوە زۆر باشە گەر ویستت وەرەوە و ناشبیتە ئەرک بۆم لێرە بە تاخوا دەرویەکت دێکاتەوە منیش گەڕام و پێمت بەمەرجێک لەم تورەکە پارەی خەرج بکەی ئەم جا چەند ڕۆژێک لای مامەوە بەڵام ئەویش پارەی لە تورەکەکەم دەرنەهێنا ئیدی منیش جلوبەرگی ژنانم لەبەر کرد و پەچەم پۆشی و ماڵەکەم جێهێشت شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بۆیە بێدەنگ بوو. شەوی 276. شەهرەزاد جێڕایەوە برایم وتی کە دوور کەوتمەوە گەشتمە سەر پردێک لەوێدا ترس دایگرتم کەمێ ڕۆشتم شوێنێکم بینی ئاوڕشێن کرابوو سەربازێکی لای خۆمان هەر سەرنجی دام ئەمجا هاواری کرد ئەمە خۆیەتی باوەشی پێداکردم منیش پاڵێکم بەخۆی و ئەسپەکەیەوە ناکەوتە ئاوەکە و خلیسکە خەڵکەکە هەموو چوونە سەیری ئەو ئیدی منیش کەوتمە پەلە و هەرچۆنێک بوو لە پردەکە پەڕیمەوە خۆم کرد بە کۆڵانێکدا ژنێکم بینی لەبەر دەرگا وەستا بوو پێموت خوشکە بەزەیت پێما بێتەوە و یارمەتیم بدە ترسم ئەویش وتی بەسەر چاوان وەرە ژوورەوە بردمیە ژوور و جێی بۆ ڕاخستم، خواردنی بۆ دانام و وتی، بێخەم بە. کەس پێی نەزانیوی. لەم قسانەدا بوو کە بە توندی لە دەرگا درا. ژنە چوو دەرگای کردەوە، کە ڕوانیم، ئەوە بوو کە بە ئەسپەکەیەوە بە پاڵێک لە سەر پردەکەوە خستمە خوارەوە، سەری پێچابوو، خوێن بە دەموچاوی هاتبووە خوارەوە. ژنەکەی لێی پرسی، ئەرێ ئەوە چیتە؟ ئەویش وتی، خەریک بوو چنگم لە سامان و دەوڵەمەندیی ژیر ببێ، بەڵام لە دەستم چوو. ئەمجا بۆی گێڕایە و ئەویش هێنایە ژوورەوە و هەندێ قوماشی بۆ سووتاند و خەواڵەمێشەکەی کرد بەسەر شکاوییەکەی سەریەوە و جێیەکی بۆ ڕاخست و خەواندی، ئەمجا هاتەوە بۆ لای من وتی، پێم وابێ ئەو کێشەیە تۆ دروستت کردووە. منیش لێم نەشاردە وتم، بەڵێ من بووم. ئەویش وتی، گوێ مەدەرێ. یارمەتیی زۆری دام و سێ ڕۆژ لە ماڵی مامەوە و ئەمجا پێی وتم، پێم باشە ئێرە بەجێ بهێڵی، نەبادا ئەم سەرشکاوە خەبەرت لێ بدات و توش ببی منی ژوتم ڕازەکەی بەڵام بابکەوینەوە شەو ئەی ژووتی بەڵێ باشە کە شەو داهات بەرگەژنانەکەم لەبەر کردەوە بەرە و ماڵێ کە لە بنەماڵی خۆمان بوومەوە کە منی بینی دەستی کردە گریان سوپاسی خی کرد کە بێوەیم منی دانا و خۆی چۆ دەرەوە هەر وەکوەوەی بۆ شت کڕینی بازار بچێ هێندەم زانی برایمی موسڵی و خۆی و دەست و پێوەند و جەنگاوەرانی کەژنێک پێشەنگیان بوو هاتن بۆلام کە سەرنجمدا ژنە خزمەی خاوەن ماڵەکەیە لێم هاتە پێشە و منی هەر بەج لە ژنانەکەوە دا دەست ئەو جەنگاوەرانە هێندە ترسام ئەو دنیام بە چای خۆم بینی بەرەو خەلیفە مەمونیان بردم سەیرم کرد خەڵکانێکی فرە لە کۆڕەکەدا بوون کە هەر بردمیانە ژوورەوە سڵاوم کرد خەلیفە وتی نە سڵاو نە بە خێریش بێیت منیش پێم وت ئەی میری مسلمانان لاریم نییە تۆڵم لێ بکەیتەوە ئەشتوانیت لێم خۆش ببی لێ خۆشببوونیش تەنیا لەبەر خاتری خویە گەر سزان بدەیت حەقی خۆتە گەر لێم خۆش بیت ئەوە لە چاکی خۆتە ئەم شعرم بۆ خوێندەوە خراپەم بۆ تۆ گەلێک فرەیە بەڵام کوا هێندەی دڵت گەورەیە تۆڵەی خۆتم لێ بکەرەوە یا بەخشین وەک لێبوردەیە بۆ من و دنیای دەربخە کە پیاوی گەورە هەر بەخشندەیە برایم وتی کە خەلیفە مۆمون سەری بڵند کردەوە ئەم شعرە وت هەڵای من هەرچەند گەورە بێت لە بەخشندەیی تۆ کەم ناکە حەقی خۆتت بێت یاخود لێم ببووری هەر قەی ناکە ئەمجا خەلیفە مەمون سەری نەوی کرد و ئەم شعرەی وت گەر ناسیاوێکم هەرچۆنێ تووڕەم کاوتینم بۆ بێنێ ئەبێت هەر لێی خۆش ببم تا نەمێنم بە تەنێ. برایم وتی کە ئەمەم لێ بیست، گیانی بەزەیی تیا جوڵا و ڕووی لە عەباسی کوڕی و ئیسحاقی برای و کەسانی دەوروبەری کرد و وتی ئێوە ئەڵێن چی؟ ئەوانیش ڕێک بوون لە سەر کوشتنم. ئەمجا خەلیفە مەئموون ڕووی کردە ئەحمەدی کوڕی خالید وتی ئەحمەد تۆ ئەڵێی چی؟ ئەویش وتی ئەی میری موسڵمانان! گەر بیکوژی، زۆری وەکوو تۆمان دیوە کە مرۆڤی وەکوو ئەمەی کوشتووە. ئەگەر نایکوژیت کەمی وەکو تۆمان بینیوە کە مرۆڤی وەکو ئەمەی نەکوشت بێ کە خەلیفە مامونەمەی بیست سەری داخستوەمەی وت بە خزمان گڕی شەڕەکرێتەوە دیارە ڕم هەڵدەم خۆمەگرێتەوە لە برات خۆش بە ئەگەر بەهەڵە لێ نەدا و دەستی کردیتە تەڵە چاکەت کرد هێندە باسی مەکەوە لەگەڵ پیاو خراپ زۆر بە حەوسەڵە خۆت جێل کە و هەرگیز سەرخۆتی مەبە با پێت نەزانێ مەیکە بە بۆڵە دۆست و بێگانە چۆن ئەبن بەیەک کەی ئەبێت بکرێن وەک یەک مامەڵە تەمەنی درێژ چەندە شیرین بێ ناوناوە سوێرە و جاروبار تاڵە گوڵی نەقرتاو کە پاراوترە لە کەوتوی بندار کە بە کۆمەڵە کێ هەیە ژینی پاک و بێگەل بێ ڕابردووی سپی و جوانە و بێپەڵە کەڵە پیاوانی زەمانەش دروست ڕێیان بە هەڵت تاسە و هەمبەڵە شەهرەزاد هەستی کرد شەودرەنگ بوو شەهرەزاد گێڕایە و برایمی کوڕی مەهدی وتی کەم شعرانم بیست دەماخەکەی سەردەمولوتم لاداوتم ئەله وەکبەر ئەوا میری مسلمانان لێم خۆش بوو ئەی ژوتی بێخەم بە مامە ئەم جاوتی بەو خوایە میری مسلمانان تاوانەکەم لەوە مەزنترە بەهانەی بۆ بهێنمەوە لێبوردنەکەی تۆیش لەوە مەزنترە کە تەنیا بە سوپاس پارسەنگ بدرێتەوە ئەمجا هەستم جوڵا ئەم شیعرەم وت. ئەوەی بەخشندە بەخشییە ئادەم، کردیشیە بەشی ئیمامی حەوتەم. هەستی خەڵک پڕە لە هەیبەتی تۆ، چاویان لە تۆیە، ناوت لە سەردەم. کە خەڵکە تۆرێ ئەیەوێ تێگەی، چاوەڕێی تۆیە، ببێتە هاودەم. چاوەڕێی جۆرە عەفویەکم لێتان، هێشتا کەس پێی نەبووە، خاترجەم بۆ مناڵانیش هێندە بەبەزەیت وەک دایکی کۆرپە لەسەر سینەومەم مامون وتی خوا لە هەمومان خۆش بێ لێت خۆش بووم و هەموو سامانێکی لە ناوچوشت بۆ جێرمەوە مامە بێخەم بە ئەم جا ئەویش بە پاڕانەوتی سامانت بۆ جێڕامەوە خوێنت وە بەرهێنامەوە گەر بە خوێنم تۆ ڕازی کەم هێشتا حەقت نادەمەوە هەرچی بکەم پۆشتە نابم تالا نەکەیت بەلامەوە گەرچاکەتم بیرچێتەوە سپڵە و پیاوخراپ مامەوە ئەم جامەمون خەڵاتی کرد و پێیوت مامە باوکی سحاق و عباس هانیان دام تا بتکوژم منی ژوتم قەینا ئەوان هانی کوشتنی منیان دایت بەڵام تۆ لەو جۆرە کەسانە نەبوویت بەخشندەی خۆتت نوان ئەمجا خەلیفە مامون کڕنوشی سوپاسی بۆ خوا برد دواتر پرسی ئەزانی بۆچی سوپاسی خوام کرد پێم وت ڕەنگە کڕنوشی سوپاس بۆ ئەوە بوو بێ کە بەسەر دژمنان تا زاڵی کردویت ئەوژوتی نەخێر کڕنوشم بۆ ئەوە بوو کە خوانە دڵم لێت خۆش ببم دڵت خۆش بکەم ئێستاش تۆ بەسەراتی خۆتم بۆ بگێڕەوە ئەمجا بەسەرهاتی خۆم لەگەڵ خوێنگرە و سەرباز و خێزانەکەی و خانمەکەی خۆم کە زۆر یارمەتی دام بۆ جێڕایەوە مەمون فەرمانی دا ملاهیان هێنا لە کاتێکدا ئەویش لە ماڵەوە چاوەڕوانی ئەوەیە کرد خەڵاتی بۆ بنێرن کە گەیان دیانە لای خەلیفە مامون لی پرسی چی وای لێ کردی کە لەگەڵ گەورەکەتدا ئاوا بکەی ژنەوتی لەبەر پارە ئەوم کرد مامون دیسان پرسی مێرد و مناڵت هەیە ژنەوتی نە ئەمجا فەرمانی دا سەد شوڵی لێبدەن و بیخەنە زیندانەوە ئەمجا سەرباز و ژنەکەی و خوێنگری بان کرد لە سربازەکەی پرسی بۆ ئەو کاری کردووە سرباز وتی بۆ پارە ئەوم کردووە خەلیفە فەرمانی دا کە سربازەکە بکەنە شاگردی خوێنگرێک بە کەڵە شاخ تاکو و فێری خوێنگرتن ببێ ژنەکەشی بردە کۆشکی خۆی و ڕێزی گرت و بە کەنیزەکانی کۆشکی وت ئەم ژنە ژیرە و شۆڕەژنی تەنگانەیە، بە خوێنگرەکەشی وت بە ویژدانت هێندە زۆر بووە بێت خەڵاتەکەشت زۆر بێ. فەرمانی دا خانووی سەربازەکە بدەنە ئەو خەڵاتیشی کرد ساڵانەی بۆ بڕیەوە کە پانزە هەزار دینار بوو. شەهرەزاد هەستی کرشە و درەنگ بوو،